باوەڕ بە خوا و بە پێغەمبەری خوا بکەن و لەو سامان و داراییە خەرج بکەن کە خوا ئێوەی لە جێی خۆی داناوە لە تەسەڕوف تیاکردنیا، ئەگینا هی ئەوە و هی ئێوە نییە، چونکە ئەوانەی باوەڕیان بە خوا و پێغەمبەری خوا کردووە لە ناو ئێوەدا و سامان و دارایی لە ڕێی خوادا خەرجەکەن پاداشتێکی گەورەیان بۆ هەیە. خوا پەیمانی لێ وەرگرتوون کەوا باوەڕی پێ بکەن ئەگەر ئێوە بە بەڵگە باوەڕ ئەکەن پەیمانەکەش ئەوەیە کە خوا عەقڵی داونەتێ بیر بکەنەوە و دەرفەتی وردبوونەوە و بیرکردنەوەی بۆ ڕەخساندوون کە تێبگەن خوا ڕاستە و هەیە و ئەبێ هەموو کەسێ باوەڕی پێ بکا ئەوەی لە ئێوە بەر لە گرتنی مەککە سامان و دارایی خۆی لە ڕێی خوادا خەرج کردبێ و غەزای کردبێ لە ڕێی خوادا لەگەڵ کەسێکا کە پاش گرتنی مەککە دارایی و سامانی لە ڕێی خوادا خەرج کردبێ و غەزای کردبێ وەک یەک نین و یەکسان نین. ئەوانەی پێش گرتنی مەککە دارایی و سامانیان خەرج کردووە و غەزایان لە ڕێی خوادا کردووە پلە و پایەیان لەوانە گەورەترە کە لەوەو دوا دارایی و سامانیان خەرج کردووە و غەزایان کردووە و لەو ڕۆژەدا کە پیاوانی خاوەن باوەڕ و ژنانی خاوەن باوەڕ ئەبینی ڕووناکی باوەڕیان وەک چرا لەبەردەمیانەوە و لای ڕاستیانەوە ڕێگەی بەهەشتیان بۆ ڕۆشن ئەکاتەوە فریشتەکان پێیان ئەڵێن مژدەتان پێدەین ئەمڕۆ بە بەهەشتگەلێ جۆگای ئاو لە بن دارەکانیەوە ئەڕوا و هەتا هەتایە لەو بەهەشتەدا ئەمێننەوە و گەیشتنی مەزنیش بە مراس هەر ئەوەیە. قِبَلِهِ العَذابُ. هەر لەو ڕۆژەدا پیاو و ئافرەتە دووڕووە بەدەم موسوڵمان و بەدڵ کافرەکان بە خاوەن باوەڕەکان ئەڵێن سەیرمان کەن بەڵکو تۆزێ لە ڕووناکیەکەتان وەرگرین و لە وەڵاما پێیان ئەوترێ بگەڕێنەوە بۆ دواوە بۆ دونیا لەوێ لە دووی ڕووناکی بگەڕێن ئا لەو کاتەدا شورەیەک لە نێوان ئەوان و خاوەن باوەڕەکانا دروسەکرێ، دەرگایەکی هەیە ئەو دیوی لە بەرچاو نەبوی دەرگاکە ڕەحمەتی خوای تیایە چونکە دیوی بەهەشتە و دیوە دیارەکەی کە لای کافرەکانەوەیە سزا و عەزابی تیایە چونکە دیوی دۆزەخە. موسڵمانەکانیش لە وەڵاما پیانەڵێن، بەڵێ وەڵڵا، بە دیمەن لەگەڵمان بوون، بەڵام ئێوە خۆتانتان بە دووڕوویی تووش کرد و کەوتنە خۆمەڵاسدان بۆ لێدانی موسڵمانان و کەوتنە گومان و دوودڵیەوە لە موسڵمانێتی و هیوای پووچ و بەتاڵ لە خوای خۆتانی بایی کردن تا فرمانی مردنتان هات و شەیتان و تەماعی دنیا ئاگای لە خوا پێنەهێشتن. وکثیر منهم فاسقون. ئایا کاتی ئەوە نەهاتووە بۆ ئەو کەسانەی ئیمانیان هێناوە دڵیان لە کاتی هێنانی ناوی خوا و بۆ ئەو قورئانە ڕاستەی هاتۆتە خوار ترسی لێ بنیشێ و وەک ئەوانە نەبن پێشتر کتێبیان لە خواوە بۆ هاتە خوار و ماوەیەکی دوور و درێژیان بەسەرا تێپەڕی و دڵیان ڕەق بوو وای لێ هات ناوی خوا کاری تێ نەکا و زۆریان فاسقن؟ بزانن کەوا خوا زەوی وشکی مردووی بێ گژوگیا زیندوو ئەکاتەوە بەوە کە پاش مردنی و گژوگیا تیا نەمانی گژوگیای تیا ئەڕوێنێتەوە ئێمە بەڕاستی ئایەتەکانی خۆمانمان ڕوون کردۆتەوە بۆ ئێوە بەڵکو عەقڵتان پێ بشکێ و تێبگەن کە خوا چەند توانایە. بەڕاستی ئەو پیاوانەی کە سەدەقە و خێراتی واجب و سوننەت ئەدەن بە کەسانی موستەحەق و ئەو ژنانەی کە سەدەقە و خێراتی واجب و سوننەت ئەدەن بە کەسانی موستەحەق و ئەوانەی ماڵی خۆیان بە دڵێکی ساف و نیازێکی پاک بە قەرز ئەدەن بە خوا بە قەرزێکی جوان ئەوانە خێر و حەسەنات و قەرزەکانیان بۆ دووقات ئەکرێتەوە و پاداشتێکی باش و دەستبڵاوانەیان بۆ هەیە. هەروەک کشتوکاڵێ بە جۆرێکی وا ڕوابێ و پێگەیشتبێ کشتوکاڵکەرەکان زۆریان دڵ پێ خۆش بووبێ و پێی سەرسام بووبن پاشان وشک ببێ و سەیر کەی زەرد هەڵگەڕاوە و بووە بە پووش و کەوتۆتە بن پێ چۆن هەمووی بێ مایە ئەبێ ژیانی دنیایش هەر وایە ژیانی دنیا بەم جۆرەیە ژیانی ئەو دنیایش سزایەکی سەختە بۆ ئەوەی بیری لێ نەکردبێتەوە و تێکۆشن لە پێشکەوتنا بۆ لای بەخشینی گوناهەکانتان لە لایەن خوای خۆتانەوە و بەرەو بەهەشتێک کە گوشادیەکەی وەک گوشادی ئاسمانەکان و زەوی وایە و ئامادە کراوە بۆ ئەوانەی باوەڕیان بە خوا و بە پێغەمبەرانی خوا کردووە. گەیشتن بەم لێخۆشبوون و بەم بەهەشتە فەزڵ و لوتفی خوایە بە هەر کەسێکی ئەدا کە خۆی مەیلی لێبێ و خوا خاوەنی فەزڵ و لوتفی گەورەیە. هیچ دەرد و بەڵا و موسیبەتێ نادا لە شوێنی خۆی وەک وشکەساڵی و سن و کوللە و شتی وا لە زەویدا و وەک نەخۆشی و برینداری و شتی وا لە خودی خۆتانا ئیلا بەر لەوەی کە ئەو موسیبەتە دروست بکەین لە کتێبێکا نووسراوە و بڕیار دراوە کە لەوحەلمەحفوزە و ئەمەیش کارێکی ئاسانە بۆ خوا ومن یتول فان اللە هو الغنی الحمید. خۆ بە زلزانی و فیز بەسەر خەڵکا کەریش ئەوانەن کە خۆیان ڕژدن و فەرمان بە خەڵکیش ئەدەن کە ڕژدی بکەن و هەر کەسیش پشت لە فەرمانی خوا هەڵکا ئەوە هیچ بایەخیکی نیە خوا ئیحتیاجی بە کەس نیە و لە هەموو ڕوویەکەوە ستایشی ئەکرێ ان اللە قوی عزیز. بەڕاستی ئێمە پێغەمبەرەکانی خۆمانمان بە موعجیزەی ئاشکرا و دیارەوە ناردووە و هەر یەکە کیتابی خۆیمان لەگەڵ ناردووە و سەنگ و ترازووی مامەڵەمان لەگەڵ ناردوون تا خەڵک داد بەرپا بکەن و ئاسنیشمان ناردووەتە خوارەوە هێزێکی زۆر توند و چەند جۆرە سوود و قازانجی بۆ خەڵک تیایە ئەدەواتی جەنگ و کشتوکاڵ و پیشەسازی و شتی تری لێ درووسەکەن و فمنهم مهتد وکثیر منهم فاسقون ئێمە بەڕاستی نوح و ئیبڕاهیممان بە پێغەمبەری نارد بۆ سەر ئادەمیزاد و پێغەمبەرایەتی و کتێبی خۆمانمان خستە ناو نەوەکانیان لە ئەنجامە کەسانی وا لە ناو نەوەکانیانا هەبوون کە ڕێگەی هیدایەتیان گرتبووە بەر و زۆریشیان فاسق و لە ڕێ دەرچوو بوون خۆیشیان ڕەبەنی و خۆ لە خەڵک دوور گرتن و زیادە خوا پەرستیان داهێنا بۆ خۆیان ئێمە نەمان بڕی بوو بەسەریانا بەڵام ئەوان بە نیازی دەست خستنی ڕەزامەندی خوا بۆ خۆیانیان داهێنا کەچی بەڕاستی چاودێری ڕێ و ڕەسمی ئەو ڕەبەنیەیان نەکرد جا کێیان لەوەو پاش ئیمانیان بە ئاینی ئیسلامیش هێنا پاداشتی خۆیمان دایەوە و زۆریشیان فاسق و لەڕێ لادەرن. واللە غفور رحیم. ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە لە خوا بترسن و ئیمان بە پێغەمبەری خوا بهێنن دوو بەشتان لە ڕەحمەتی خۆی ئەداتێ بەشێ لەسەر ئیمانتان بە ئایینە پێشوەکەتان و بەشێکیش لەسەر ئیمانتان بە ئیسلام و ڕووناکیەکیشتان بۆ دروست ئەکا لە دونیا و قیامەتا پێی بڕۆن بەڕێدا و لە گوناهیشتان خۆشەبێ و خوا گوناه بەخش و بەڕەحمە. تا ئەهلی کیتاب کە جولەکە و گاورەکانن بزانن ناتوانن ڕێ لە هیچ لوتف و گەورەییەکی خوا بگرن لەگەڵ هەر کەس کە مەیلی لێ بێ لوتف و گەورەیی لەگەڵ بکا و لوتف و گەورەیی هەر بە دەست خوا خۆیەتی بە هەر کەسی بدا ئەیدا و خوا خاوەنی لوتف و گەورەیی مەزنە.